یان ئەڵێن محمد خۆی هەڵی بەستوە حاشا وانیە بەڵکو ئەو قورئانە حەقە و ڕاستە و لەلایەن خوای تۆوەیە بۆ ئەوەی کۆمەڵە خەڵکێکی پێ بترسێنی بەر لە تۆ هیچ ترسێنەرێکیان نەهاتۆتە سەر بیان ترسێنێ بەڵکو بێنە سەر ڕێی ڕاست کە ئاینی ئیسلامە. ئەوەی ئەم قورئانەی ناردۆتە خوار ئەو خوایەیە کە ئاسمانەکان و زەوی و چی لە نێوانیانا هەیە لە شەش ڕۆژا دروستی کردووە و لە پاشا عەڕشی داگیر کردووە لە ڕەزامەندی ئەو لا بدەن هیچ دۆست و سەردار و سەرپەرشتیکارێکتان نابێ یارمەتیتان بدا و کەستان نابێ تکاتان بۆ بکا لای دەسا بۆ بیرێ لە حاڵی خۆتان ناکەنەوە و ئامۆژگاریەکانیتان بە گوێدا ناچێ ئەو خودایە کاروباری جیهان لە ئاسمانەوە تا زەوی رێکەخا بەهۆی کاربەدەستانی خۆیەوە کە فریشتەکانن پاشان فریشتەی کاربەدەست ئەگەڕێتەوە بۆ لای خوا واتە بۆ ئەو شوێنەی خوا فەرمانی داوەتێ لەویادا بێ لە رۆژێکا کە ئەندازەکەی بە حیسابی ئێوە هەزار ساڵە واتە لە ماوەیەکی دوور و درێژدا مەبەستی لەوەیە لە بڕیاردانی هەر کارێکەوە تا جێبەجێکردنی ماوەیەکی زۆری پێچێ بل هم بلقاء ربهم کافرون کافرەکان وتیان ئاخۆ کاتێ ئێمە مردین و ون بووین لە زەویا واتە بووین بە خۆڵ و وامان لێ هات لە ناو خۆڵی زەویا ئاسەوارمان نەناسرێتەوە سەر لە نوێ دروسەکرینەوە لێگەڕێ لەمانە ئەمانە ئینکاری ئەوە ئەکەن بگەنە حزوری خوا و حیسابیان لەگەڵ بکا و لێیان بپرسێتەوە. ئەگەر چاوت لێ بێ کاتێ تاوانباران سەریان لە حوزوری خوای خۆیانا داخستووە و ئەڵێن، خوایە! ئەوەمان بە چاوی خۆمان دی گفتت بە هاتنە دی دابوو گوێمان لێ بوو فەرمووت پێغەمبەرەکانت کاتی خۆی چیان لە لایەن تۆوە وتووە ڕاستیان وتووە دەسا بمانگێڕەرەوە بۆ دونیا تا ئەمجار کردەوەی چاک بکەین و بە پێی فەرموودەکانت بجوڵێینەوە ئێمە ئێستا باوەڕمان بە تۆ و بە پێغەمبەرانی تۆ و بە ڕاستی فەرموودەکانت هەیە. وەڵامی ئەگەرەکەی سەرەتای ئایەتەکە لە ئایەتەکەدا نەوتراوە، واتە ئەگەر ئەوەت بدیایە شتێکی سەیرت ئەدی کە چۆن ئەو کافرانە بە سەرشۆڕی لە حوزووری خوادا وەستاون. ولو شئنا لآتینا کل نفس هداها ولکن حق واتە ئەگەر ئەو کافرانە بگێڕینەوە بۆ دونیا تا موسڵمان ببن خۆ هەر لە سەرەتاوە هەموو کەسێکمان هیدایەت ئەدا و ئەمان هێنایە سەر ڕێی ئیسلامەتی بەڵام ئێمە ڕێی چاکە و خراپەمان ڕوون کردۆتەوە بۆ خەڵک و ئیتر خەڵک خۆیان بڕیار ئەدەن کام ڕێگا ئەگرنە بەر و من بڕیاری خۆم داوە دۆزەخ پڕ ئەکەم لە جنۆکە و ئادەمیزادی بێ باوەڕ بە گوێرەی ئەو ڕێگایەی ئەوان بۆ خۆیانیان هەڵبژاردووە. تەستەکبیڕوون. تەنها ئەو کەسانە باوەڕیان بە ئێمە هەیە کەوا ئەگەر ئەو ئایەتانەیان بخرێنەوە یاد و ئامۆژگاریان بکرێ پێیان بە ڕوودا ئەکەون و سوجدە ئەبەن و سەنا و ستایشی خوای خۆیان ئەکەن و خۆیان بە گەورە نازانن تا لە فەرمانی خوا بەلەسە ببن و ئیمان نەهێنن و فەرمانبەرداری ئەمری خوا نەکەن. هیچ یەکێ لەوانە نازانێ لە پاداشی ئەو کردارە چاکانەدا لەم دنیادا ئەیان کردن چی بە بێ ئاگەداری خۆی بۆ ئامادە کراوە لەو دنیادا لەو شتانەی چاویان لە خۆشیانە پێی فێنکە بێتەوە. أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون هەرچی ئەوانەن کە باوەڕیان بووە و چاکەیان کردووە، ئەوانە بەهەشتی جەننەت المەئوایان بۆ هەیە کە بۆ هەمیشە تیا ئەژین و ئەمێننەوە وەک شوێنی بۆ ئامادەکراویان لە پاداشتی ئەو کارە باشانەدا ئەیان کردن. وَأَمَّا الَّذِينَ فَسَقُوا فَمَأْوَاهُمُ النَّارُ. هەرچەند بیانەوێ لێی دەرچنە دەرەوە ئەهێنرێنەوە ناوی و پێیان ئەوترێ ئەو ئازار و سزای ئاگری دۆزەخە بچێژن و نۆشی بکەن کە بەدرۆتان دائەنا و ئینکارتان ئەکرد و باوەڕتان پی نەبوو. ولنذیقنهم من العذاب الادنی دون العذاب الاکبر لعلهم یرجعون ئیسرائیل. ئێمە بەڕاستی کتێبمان داوە بە موسا کە تەوراتە، تۆیش هیچ گومانت لەوەدا نەبێ کە گەیشتووی بە کتێبێکی وا کە قورئانە و ئەو کتێبەی موسامان کردبوو بە مایەی هیدایەت و ڕێدەرکردنی بەنی ئیسرائیل. إن في ذلك لآيات أفلا يسمعون ئایا ئەو کافرانە شارەزا ناکا بۆ ناسینی خوا ئەوە کە ئێمە بەر لەوان خەڵکی چەندین چەرخمان فەوتاند و لەناو برد کە ئێستا ئەمانە لە هاتوچۆی بازرگانی ڕێگای شامیانە بە ناو نشینگەکانی ئەوانە ئەڕۆن ئەو ڕووداوە چەندین نیشانەی بۆ خوایەتی خوا تیایە دەی ئەوانە هێشتا هەر نابیسن؟ ئایا ئەو کافرانە نابینن ئێمە باران ئەنێرینە سەر زەویی گیا لێبڕاو و بەو بارانە گژ و گیا ئەڕوێنین و لە زەوی دەری ئەکەین و ئاژەڵ و چوارپێ و ڕەشەوڵاخیان و خۆیشیان لەو گژ و گیایە ئەخۆن، ئایا ئەمانە سەیر ناکەن و نابینن؟ وَیَقُولُونَ مَتَىٰ هَٰذَا الْفَتْحُ إِن کُنتُمْ صَادِقِینَ تۆیش ئەی محمد لە وەڵامە پێیان بڵێ، لە ڕۆژی زاڵ بوونی موسڵمانان بەسەر کافرانا کە ڕۆژی قیامەتە بە تەواوی دەرەکەوێ باوەڕ سەرکەوتووە و بێ باوەڕی دۆڕاندوویەتی. کافران ئەگەر لەو ڕۆژەدا ئیمانیش بێنن ئیمانەکەیان هیچ سوودێکی نابێ بۆیان و مۆڵەتی هیچیشیان نادرێ هەر کە لێپرسینەوە تەواو بوو پاڵیان پێوە ئەنرێ بۆ ناو دۆزەخ. ابن عباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت دەفەرموێت، لە کاتێکدا لای پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ دانیشتبووین، عەلی کوڕی ئەبی تالیب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ هاتە لای و فەرمووی، دایک و بابم بە قوربانت بن، قورئان لە سنگم دەچێتە دەرەوە و توانام بەسەریدا نییە، واتە زوو لەبیرم دەچێتەوە. پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، باوکی حەسەن، چەند وشەیەکت فێر بکەم، خودا دەیکاتە سوود بۆ تۆ، هەر کەسێکیش فێری بکەیت سوودی پێ دەگەیەنێت، ئەوەی فێری بوویت و لەبەرت کرد لە سنگتدا بمێنێتەوە؟ وتی، بەڵێ ئەی پێغەمبەری خودا فێرم بکە، فەرمووی، ئەگەر شەوی هەینی بوو، توانیت سێیەکی کۆتایی شەو هەستە، چونکە کاتێکە نزا تیایدا وەردەگیرێت. یەعقوبی براشم سەلامی خوای لەسەر بێ بە کوڕەکانی فەرموو سوف استغفر لکم ربی پاشان داوای لێخۆشبوونتان بۆ دەکەم لای خودا فەرمووی کە شەوی هەینی هات ئەگەر نەتوانی نیوەی شەو هەستە خۆ ئەگەر نەتتوانی ئەوا سەرەتای شەو هەستە و چوار ڕکات نوێژ بکە لە ڕکاتی یەکەم سورەتی فاتیحە و سورەتی یاسین بخوێنە لە رکاتی دووەم سورەتی فاتیحە و سورەتی دوخان، لە رکاتی سێیەمدا سورەتی فاتیحە و سورەتی سەجدە، لە رکاتی چوارەمدا سورەتی فاتیحە و سورەتی تبارک بخوێنە. کە لە تەحیەت خوێندن تەواو بوویت سوپاس و ستایشی خوا بکە. سەڵاوات بدە لەسەر من و تەواوی پێغەمبەران سەلامی خۆیان لەسەر بێ، داوای لێخۆشبوون بکە بۆ باوەڕدارانی ئافرەت و پیاو و ئەوانەی پێش تۆ بە باوەڕەوە کۆچی دواییان کردووە، پاشان بڵێ، خودایە، پەروەردگاری من، ڕەحمم پێ بکە، بەوەی واز لە گوناهەکان بهێنم هەتا لە ژیانمدا مابم، ڕەحمم پێ بکە بەوەی کە تەکلیف بکرێم بە شتێک کە پەیوەست نیە بە منەوە ئەوەم پێ ببەخشە کە چاوم لە شتێکەوە بێت ڕەزامەندی تۆی تێدا بەدەست بهێنم خودایە ئەی بەدیهێنەر و جوانکاری ئاسمانەکان و زەمین خاوەنی گەورەی و ڕێز و بەرزیەک کە نابەزێنرێت داوات لێ دەکەم یا اللە یا ڕەحمان بە گەورەیت و نوری ڕووت چاوەکانم ڕووناک بکەیتەوە بە قورئانەکەت. زمانمی پێ پاک بکەیتەوە و دەرو لە دڵم بکەیتەوە سنگم فراوان بکە و لاشەمی پێ کارا بکە هیچ کەسێکی تر جگە لە تۆ هاوکارم نابێت لەسەر ڕاستی کەسیش نای بەخشێ جگە لە تۆ هیچ توانا و هێزێک نیە جگە لە خوای باڵا دەست و گەورە باوکی حەسەن سێ هەینی یان پێنج یان حەوت هەینی ئەوە دووبارە دەکەیتەوە وەڵام دەدریتەوە بە پشتیوانی خوای گەورە. سوێند بەو زاتەی منی بە حەق ڕەوانە کردووە، هەرگیز باوەڕدار هەڵەی تێدا ناکات، واتە ئەگەر باوەڕدار بێت دەگاتە ئەنجام. ئیبن عەباس وتی، سوێند بە خوای گەورە، عەلی کوڕی ئەبی تالیب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ، پێنج یان حەوت هەینی بەسەردا تێنەپەڕی، کە گەڕایەوە لای پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ بۆ هەمان کۆڕ، فەرمووی، ئەی پێغەمبەری خودا! پێشتر چوار ئایەت یان هێندەی ئەوەم دەخوێندەوە یان لەبەر دەکرد کوت و پڕ لە بیرم دەچووەوە، بەڵام ئەمڕۆ چل ئایەت لەبەر دەکەم و لەبەر دەخوێنمەوە وەک ئەوەی قورئانی پیرۆز لەبەر چاوم بێت. کاتێک گوێم لە فەرموودەیەک دەگرت کە دەمویست بیڵێمەوە لە بیرم نەدەما، بەڵام ئەمڕۆ کە گوێ لە فەرموودەیەک دەگرم کاتێک دەمەوێ بیڵێمەوە پیتێکیم لە بیر ناچێت پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، سوێند بێ بە خودای کەعبە، باوەڕداریت ئەی باوکی حەسەن. ئەوەی فەرموودەکە داوای دەکات زاڵبوونە بەسەر لەبیرچوونەوەدا و پشت بەستن بە خودای گەورە، نزا و پاڕانەوە کە خودا دامەزراوی بکات، ئەوەش لە توانای کەسدا نییە جگە لە زاتی اللە.